بیسەرانی ئازیزی ڕادەی دەنگ ئەم کاتتان باش من ئەحمد حەمیدم خۆشحاڵم جارێکی تر هاتمەوە خزمەت یەوە یازیز بۆ پێششکردنی تەوەرێکی نوێ لە بەرنمەی پرسین ئازیزانم تەوەری ئەمڕۆمان تایبەتە بە قسە و باسکردن لەسەر ئەم پرسانەی خوارەوە، یەکگرتوو تا چەند بەشدارە لە قەیرانەکاندا؟ هۆکاری کشانەوەی یەکگرتوو لە لیژنەی کاراکردنەوەی پەرلەمان و حکوومەت چییە؟ چەند بڕیار لەنێو یەکگرتوودا هەیە؟ یەکگرتوو پشتگیری سیستەمی نوێی مووچە دەکات؟ هەڵوێستی یەکگرتوو لەسەر بایکۆت چییە؟ ئەم پرسیارانە و چەندین پرسیاری تر تاوتوێکەین بە میوانداریی میوانی بەڕێز، مامۆستا ئەرسەلان ساڵح بەرپرسی مەڵبەندی یەکگرتوو لە گەرمیان. مامۆستا ئەرسەلان ئەم کاتەو باش بەخێربێی، سەرەتا لەوەوە دەست پێکەم یەکگرتوو تا چەند بەشدارە لە قەیرانەکانی هەرێمی کوردستانە؟ بەناوی خوای بەخشندەی میهرەبان سوپاس بۆ بەڕێستان بۆ خساندنی ئەم دەرفەتە دیارە لە ساتەوەختی یالانکردنی یەگوتوستانی کوردستان و لە شەشی دوی نەوە چوار یەگوتوستانی کوردستانەوەکو هێزێکی سیاسی دواتر کەوتە سە بازاڕی سیاسی هەرێم لەسەر ساحی سیاسی هەرێم توانی جێگا و پێگەی خۆی بگرێتەوە بۆیە یەگرتو سامی کورسان نەک وەکو بڵێن لەم قەیرانە دەسی نییە بەڵکو هەردەم هاوکە هاو پشتیوان و هاوهڵوێست بووە لەگەڵ ئەو هێزولایەن و کەسایەتە سیاسی ڕۆشنبیریانەی کەوا کاریان کردو بۆ ئەوی کەوا چۆن هەرێمی کوردستان لە قەیران ڕزگان کەن بۆ یە کەسەری مێژوو یە کوردی ئسلامی کوردستانەکەین سوپاس بۆخوای گەورە یەکگرت و هەردەم لەو بەرەیە بووەکەوە بەرەی دژە گەندەڵ بووە بەرەیەک بووە بگرە باجیشی داوە تەنان دە ساڵەکانی 2005 کاتێک کە وەزعی هەرمی کوردستان بە ئاقارێکی تایبەتە ئەڕۆیشت بە تایبەت لە ساتەوەختی هەڵبژاردنەکانە کە تای هەڵبژاردنەکان بەرز بووەوە و ئەوە خراوە پێش چاو ئەگەر تۆ لە لیستێکی دیاریکراوانە بیتر تۆمەتی ناڕەوا ئەخراوە بەرامبرت بۆ یەکگوتو ئسلامی کورسان دروشمی ئەوەی بەرزکردەوەکەوە لەگەڵ چاکسازیایە و کار ئەکا بۆ بنبڕکردنی گەندەڵیەکان بە پێی ئەو سیاست و میکانیزمانی کەوا لە بەدەستی هەیە بۆیە یەکگرتو ئسلامی کوردستان کە جناب ئاماژە پێکەوە چەند لەم قەنە بەژارە یەکگرتو ئسلامی کورسان هەردەم هاو وەکو بڵێن لەگەڵ ئەوانە بووە کە قەیران دروست بێ بگرە ڕێگە چارە و پرۆژێکی پێشکەش کردووە لە ڕێگای دامەزراوە شەرعەکانەوە بەتابەتی وەکو پەرلەمان و هەروەها وەکو ئەنجومی شارانەکان و تەنانەت لەسەر ئاستی محلیش بە هەمان شێوە دائیمەن پرۆژەی خۆی پێشکەش کردو بۆی دۆخی هەرێم بە ئاقارێکە بڕۆ کە خزمەت بە میلەتکە چونکە ئێمە قەنەعاتمان وایە ئەشێ دائیمەن بەرژەوەندی باڵای گەل لە پێش هەموو بەرژۆن دەکەن بۆیە لە پێناو ئەمەشا یە گردو ئسلامی کوردستان باجی داوە چونکە قەنەعەتی وایە ئەبێ دائیمەن بەرژۆندی باڵای گەل لە پێش بێ نەوەکو بەرژۆندی حزبی ئەگینا لە هەندێک قۆناغە ئەکرایە گرتو ئسلامیەکان وەکو هێزێکی سیاسی بەدەر لە حاڵتە ئەخلاقی و قێم و بەهاکانی باڵاکانی کۆمەلگای کوردەواری کۆمەلک هەلوێسی بنوانە و وەکوڵێن ئەو فرسەتانەی لە وەرگدای بەڵام یەکگرتووی سامی کوردانێک بۆ لەو هێزانەی کەوا دوور بۆ لە مزایداتی سیاسی بەڵکو هەردەم خەمی ئەوەی بووە چۆن هەرێمی کوردستان لەم قەیە دەرباسکە بە تایبەتیش ئەگەر ئێمە سەیری یەکگرتووی سامی کوردستان بکەین یەکگرتووی سامی کوردستان ئێساکە لە پەرلەمانی کوردستانە دە کورسی هەیە دیارە بە تەبیعەتی حاڵ تۆ بە ئەندازەی ئەو دە کورسیە بەشدارە لە قەیرانەکانە یەگوتوی سامی کورسان چونکە بەشداریکردنی لە حکوومەتە وەکو پێویست نەبووە بەڵکو زیاتر لە بەست لە پێویستەکە چی وەکو پێویست نەبووە ینی بەو پێکەوە کۆمەڵێک جونکەی ئەساسی هەیە لە وڵاتە بۆ منە تۆ ێساکە وەزارتی دارایت هەیە بۆ نە تۆ وەزارتی پێشمەرگەت هەیە وەزارتی ناوخۆتێ ئەم وەزارەتە سیادیانە کەوا لە هەرێمە هەن ئەمانە جونگەی ئەساسی حکومڕانی ئەم وڵاتەن سەرۆکایەتی هەرێمت هەیە سەرۆکاتی پەرلەمانت هەیە ئەمانە جملەی ئەساسین لە هەرێمە یەگولی سامی کوانەمانە تەواج تەواجدی نەبووە بۆیە ئەو باڵی ئەم دۆخانێکەوە هەیە لە ئەستۆی کەسان و لایەنی ترە بە تایبەتی ئەمە ئەگەر سری وەزش بکنە بینین یەگوردستانی کورسان لە ساتەوەختی وەرگرتنی وەزارەتی کارەبا بەپی ئەو ڕێککەوتنە سیاسی لە نێوان ئێمە و برادرانی پارتیا بووە بە مەرجێمە وەرمان کرد بەڵام کاتێ بینیمان ئەم مەرجانە جەبەجێ ناکرێت لە نەتیجا یەکروستانی کورسان وەکو هەنگاوێکی بۆ وەزارەتەکانی تریش مەرجستانە بوو یا تەنیا بۆ وەزارەتی کارەبا بەڵێ بۆ وەزاردان دیش بە هەمان شێ بەڵام بە تایبەتی بۆ وەزارەتی کارە بۆ چونکە وەزارەتی کارەبا لە ئەسڵا ئێمە لە پای ڕێککەوتنێک بوو لە نێوان هەموو لایەنەکانە لەگەڵ بزنەوەی گۆڕانە لەگەڵی نیمانی کوردستانە ساتەوەختی وەرگرتن و تەشکیلدانی حکوومەت عێراق بوو چونکە ئەو شتانە هەمووی هاوتەری بوو ئێمە وزادی کۆچ و کۆچبەرانە نبوو بەڵام لە پێناو یەکخستنی ماڵی کوردی یەگوتو ئامادە بوو وەزاتی کۆچ و کۆچبەران تەسیم کاتەوە بەلایەنێکی کوردی کە بریتی بوو لە برادرانی بزودنەوەی گۆڕان بۆ چونکە حەزمانەکە لەلایەن ئێمەوە ئەم وەسع لە پێناوای چی وەزاتێمان وکرد ئێمە وەکو یەکگرتوو و وەزارەتی ئافرەتان ڕوی کە لە نەتیجە لە ئەنجامدانی تەقلیساتی حکوومەتەکەی عبادی ئەو بۆ وەزارەتی ئەفرەتانیشمان لەلا نەما بۆیە ئێمە لە پێناو یەکخستنی ماڵی کوردی ئامادە بووینە قوربانی بە کۆمەلێک شتی خۆمان بێن وەکو حاڵتە حزبێکە ئەو پۆستانی کە ئێستا یەگرتوو لە حکوومەتە هەیەی تاوەکو چەند توانیوێتی لەو بە تایبەتی لە وەزارەتەکان کە ئێستا لە لای حکومەتە تەنانەت وەزیری یەکگرتووش ئێستا دوو وەزارەتی هەیە تا چەند لەو وەزارەتانە کاری پێویست و گرنگی کرە بۆ واتای چاکسازی ئێمە لێگوتوی سامی کوردستان بۆ بەشداریکردنی حکوومەت دیارە لە ساتەوەختی دروستبوونی کابینەی هەشتەما یەگودو بە پرۆژەوە چۆ ناو بابەتەکەەوە و دوایمین لایەنیش بوو کە بەشداری ئەم حکوومەتەی کرد کە چوار لایەنەکەی تر سێ لایەنەکەی تر پێشتر بڕیاران دابشنە یەکگوتوی سامی کوردستان ئەو لایەنە بوو کە سەیری وەزعەکەی بزانە لە کوێ قازانج هەیە لە کوێ بەرژەوەندی باڵای گەل هەیە ئالوە ئەو بەشداریکە بۆیە یەکگوتوی سامی کوردستان کە بۆ نۆ وەزارتی کاروباری کۆمەڵاتی وەرگرتو تاوان وەزارتی کاروباری کۆمەڵایەتی یەکێکە لە وەزارتانەی کەوا بەپێی ئامارەکان کە لە بەدەستایە یعنی زیاد لە هزار موچەی وکۆڵێن بندیوار و موچەی ناتەوا و کۆمەڵێک شتی لابەلا هەیە لە ڕێگای بەڕێز مافناس محەممەد هاودیانیەوە کا لە سەرمە کراوە کە بنبڕی ئەم حاڵتانە کراوە چونکە لێیەوە بە ناوی چاودێری کۆمەڵایەتی بە ناوی چاودێری خێزانە بە ناوی ئەنوا و ئەشکال ناو جۆراوجۆرەوە ئەم وەزارەتە بۆ خزمەتی حزب بەکارهێنراوە بۆیە ئەم وەزارەتە لە ڕێگای وەزیرەکان و هاوکارانی وەکو تیمێکی وەزاری بە پرۆژەیەکی تەواوە بە لە ژێر چاودێری حەتا یو ئێنیشە کە لەم ماوەی ئەخیرە کۆفرانسێکیان بەس بۆ بابەتە چۆن ئەم تۆڕی کۆمەڵایەتیوالی بکەن لە هەموو عێراقا یەک کەس یەک موچەوەر بگرێ نەوەکو کەسێک دوو موچە و سێ موچە و چوار موچە و بندیوار و ئەوانەی هەبێ بۆیە ئەوەیەکێکە لەو کارانی کەوایە گرتو سامیلان لە ڕێگای وەزارەتی کاروباری کۆمەڵایەتیەوە کاری لەسەرکەوە کۆمەلە شتشی بەدەسەوەیە بەڵام ئەو وەزعەی کە ئێساکە هەرێمی تایە بە حەقەت و کابینەی هەشتەمی تایە وەزعێکی زۆر زۆر خراپە و ئێمە ئێساکە بە هەموو هێزێکمانەوە کار لەسەرەوەکەین چۆن وەزعی هەرێم بێتۆ سەر حاڵی ئاسایی خۆی بەتابەتی لە مەسلەی پەرلەمان و ئەوانی ترە مامەسارسەران بەڕێستان وەکو بەرپرسی مەڵبندی یەگرتو پەیوەست بم پرسیارانەی کە کردم لەسەر حکوومەت کۆتا پرسیارم لەسەر ئیشوکارەکان یەگرتو لە حکوومەتە ئەگەڕێنمەوە بۆ یانی کۆ یەکەمەوە لەم پرسیارەیە ئەوترێ ئەوانەی کە لە حکومەتا بەشدارن هەر یەکە و بە قەبارەی خۆی بەشدارە لە قەیرانەکانی هەرێمی کوردستانا یەکگرتووش بەشدارە یان نا؟ یەکگرتووی ئیسلامی کوردستان یەکەم لایەن نەبووە کەوا لە مەسەلەی قەیرانە ڕۆڵ ببینێ بۆیە ئەوەیش کە ئێستاکە دروست بووە لە دایکبووی ئەمڕۆ نییە ئەو وەزعەی کە ئێستاکە هەیە لە دایک بووی ساڵانی نەوەتەکانە ئەوانی ترە لە دایک بووی ئەو وەزعە نائاساییە نایاساییە ناڕێکەیە کەوا لە ساتەوەختی کا دروست بووە کە بە عەقڵێتێکی شاخ مامەڵە گەڵ لەگەڵ ئەم میلەتا کرا کەوا کا لە سەرەوە ناکرا چۆن تاکەکان بە گیانێکی نیشتیمان پەرۆرە مامەڵە بکرێت بە گیانێکی حزبی تەنانەت کار گەشتەوە لە هەندێ شوێنە بۆ بۆ مۆڵەتێکی سەرتاشین یا بۆ مۆڵەتێکی دامەزراندن دەبواە برۆشتایە لە کۆمیتە و لق و ناوچەکان و تۆ تەسکی حزبین ئەمەی کە ئێساکە هەمانە بەرهەمی ئەمەیە وەکو دکتۆر علیوەردی لە هەندێک شوێنە ئاماژەی پێەکە کە بەڕاستی گۆڕانکاری مشتمە گۆڕانکاری نیە لە بینی شەو و ڕۆژێکە بەرگ و گۆڕانکاریێکە ده ساڵ جارە 15 ساڵ جارە اینجار ئاسارەکانی ئەوەی کە ئێستاکە ئایبینین بەرەنجامی ئەو گەندەڵێنە سانەکەەوە لە ساڵەکانی نەوەتاکانە کاری لەسەرکرا کە ئێستاکە بۆ نموونە تۆ مووچەخۆر ملیۆنێک و چوار سەد و ئەوەندە هەزار مووچەخۆری هەیە بەناو باشە بەڵام کە دێنە سەر حقت هەمووی ناگاتە 650 هزار موچە خۆر ئەمە ئەی باقی تری چییە باقیەکەی تری ئەوانن کەوا لە کۆمیتە و لە لق و لە ناوچەکانە نەخێر نەهیە گوتووی سامیکۆن بە شانازییەوە وەکو بەڕێزان چەندین پەرلەمانتار کە لەم دۆسیا کاریان کردووە تاکیید لەسەر واکەن کەوا بەڕێزی وەکو دکتۆر عیزە سابیر کە باس لەواکە تەنها لایەنێک کە لەم مەسئلەی گەندەڵیە لە مەسلەی دووموچە لە مەسلەی خانەنشینی نایاساییە تەنها و تەنها یەکگرتو ئیسلامی کوردستانە بە هەموو هێزەکانەوە بەبێ زکریناو هەر هەر هەمویانە بەشدارن لەم حاڵتە بەڵام سوپاس بۆ خوای گەورە ئەمە قەناعاتی فکری یەکگرتوو سەمی کوردستان بۆ مجاملاتی سیاسی و مزایداتی سیاسی ئەم بابەتە ناکرێت پێچێ بۆ ئایندە خەلکانەکان بێن ئەم دیراسە لەسەر ئەم وەزعی یەکگرتوو ئیسلامی کوردستانە بکەن کە چۆن مامەلە لەگەڵ ئەم بارودۆخەکە بۆیە یەکگرتوو سامی کورسان خۆی ضحیەی ئەم قەیرانەیە کە ئێساکە لە هەرمێنی تا ئەم ساتە وەختەش ئێمە خەڵکانمان هەیە لە ئەنجامی سزادراوی سیاسی حەقی بۆ نەگەڕاوەتەوە کە لە ساتە وەختی بۆ جزانکۆی تەواو کردووە پەیمانگای تەواو کردویان بە مافی خۆک و هاوڵاتێک مافی خۆیەتی کە دابمەزرێ بەڵام لە ئەنجامی یەگرتوو بوون بێبەش کراوە لەم حاڵەتەو لەم وەزعە لە بادینان و هەتاکو گەرمیان بەڵام پێچێ ڕێژەکە لە شوێنێ بۆ شوێنێک کەمتر بێ بۆیە ئێمە لە پێناو سەقامگیری ئاشتەوای کۆمەڵایەتی هەرێم ئامادە بووینە قوربانی بە تاکەکانی خۆمان بین و چاوپۆشی لەو بابەتان چونکە وا ئەزانین ئەمە هەم مندەڵەقێکی ئاینیمانە کە قەنەعەتمان وایە لە هەمان کات هەم مندەڵەقێکی نیشتیمانیمانە کە ئێمە نێڵین وەزعی هەرێم بە ئەقەرەوە کە هەدواجار هەمومان زەرەکەین بۆیە ئێمە نەهاتوین بین هەموو پردەکان بشکێنین بۆیە ئەمانەوێت پردەکان بەهێزترکەین ڕایەڵەکان گەرمترکەین لە نەتیجە هەمووی بگاتە بەحری ئەمان و بەڕی ئەمان بەڵام ئەوەش بڵین کە سوپاس بۆ خی گەورە یەگودوسانی کورسان کە دەسی نیە لەم گەندەڵیان دەسی نیە لە قەیران دەسی نیە لەم حاڵان لە هەمان کاتە وەکوتم هاو خەم و هاو پشتوان و هاو هەڵوێز بووە چۆن ئەم وەزعە بە ئاقارێکە بێن کەەوە دوجار میلەتەکەمان بکوێتە حاڵتێکی خۆشگوزانانی و ئاسوودەیەوە مامەسارسەلان دێمە سەر پرسیاری ئەوەی پاش ئەوەی کە لە کۆبوونەوەی سەرۆکی هەرێمە بڕاردرا لیژنێک پێک بێنرێ بۆ کاراکردنەوەی حکوومەت و پەرلەمان یەکگرتو لە کۆبوونەوەکە بەشدار بوو و لە لیژنەکەش بەشدار بوو بەڵام دوای ماوەیەکی کورت لە لیژنەکە کشایەوە هۆکاری کشانەوەی یەکگرتوو لە لیژنەکە چی بوو؟ بەڵێ. پرسیارێکی بەجێ طبعاً ئێمە بۆ ڕای گشتی و جەماوەر ئەومان ڕاگەیان کە ئێمە وەکو یەکگرتوو ئیسلامی کوردستان قەنەعاتمان وایە کۆبوونەوە بۆ کۆبوونەوە ناوێ بکرێ بە هەموو لایەنەکانمان ڕاگەیان ئەو لیژنە کۆبوونەوە بۆ کۆبنەوە بوو ئێمە قەنەعاتمان وا بوو کە سەتای ئیشەکان ئەگەر بێت و بۆ ئەقارا بڕوا کە خزمەتی میلەت بکە و بەرژەوەندی باڵای میللەت تیایا فەراهەم بێ شتێکی باشە لە سەری بەڵام کاتێک بینیمان بابەتەکان خەریکە بە ئاقارێکی ترا بۆیە بڕیارمان دا کە ئێمە لەم لیژنەیە بکشێنەوە بۆیە کاتێک یەکگرتوو بریاری بەشداری کردنی دا لەسەر بنەمایەک بوو کەوا ئێمە ڕای شەقامی کوردی بگەینە لایەنەکان و بەتایبەتیش بارزانی. تۆ ئێساکە سەرۆکێکی تەواوی ئەم وڵاتە نیت، تۆ نیو سەرۆکی ئەم وڵاتەی، ئەم وڵاتە بە نیو سەرۆکی ناچێ بە رێوە، ناکرێ بە ئەم وەزعە بە بریارێکی سیاسی پەرلەمان ئیفلیج بکەی، بە بریارێکی سیاسی وەزیرەکان وەزیرەکانی بزنەوەی گۆڕان بنێریتەوە بۆ ماڵەوە، ئەمە ئێمە لێوە ئەم چەندین قسەی تر یەک لەوانە باسی ئەوانەی کەوا خەلکی کە رێی هات و نەهاتی هەندەرانی گرتە بەر، ئەوە لە پای چییە؟ لە پای ناهەمواری و نائاسوودەی و نابەختەوەریە لەم لەم لەم هەرێمە خەڵکی بۆ ئامادەیە گورچیلەی خۆی بفرۆشێ ئەمە ئەم قسانە بوو کە جنابی ئەمیندار بە بارزانانی و لایەنەکانی وت بۆیە لە نەتیجە ئەوەی لێکەوتەوەکەەوە کۆمیتەیەک دروستکرێ کۆمیتەکە بۆ دروستکرا کەوا ئێمە لەگەڵ برادرانێکێتە ڕۆڵ ببینین بۆ ئاسایکردنەوەی پەرلەمان ئێمە وتمان ئەم وەزعە بەچی ئاسایبێتەوە بەوەی کەوا ئەو ڕووداوەی کە ڕوویدا کە ڕووداوی بیست و دووی ئۆکتۆبەر بوو کارێکی زۆر زۆر ناڕێک و نایاسایی و نا ئاسایی بوو یاوە هیچ هیچ هینێکی قبوڵ ناکرێ وەکو هیچ تەفسیرێک و ئەوەیەک قبوڵ ناکرێ مامۆستا پرسیارەکەم دێنمەوە سەر با تەواوی بکەم بۆیە لە نەتیجە یەکگرتووی ئیسلامی کورسان چۆن ناوردنەوە دواجار کە ئێمە برادەرانی پارتیمان بینا لەگەڵ بزنەوەی گۆڕان و هەروە کۆمەڵی ئیسلامی ئەوەمان بۆ ڕوون بۆوە کە ئیرادەی ئاسایکردنەوەی بارودۆخەکە سەرەتا هەستمان کرد بە هێزە دوجار هەستمان کرد کەمە کەمە بە هاوحاڵتێکی لاوازی ئەڕوا بۆیە ئێمە بۆ ڕای گشتی چونکە لە پای ئەخلاقیات و قیەمی خۆمان پێویستەکە قسەی خۆمان بۆ جەماوەری خۆمان جەماوەری هەرێمی کوردستان بکەین بۆیە ئێمە ئاشکرامان کرد کە ئێمە کۆمیتەیەک نەتوانێت ئیشەکان ئاساکە هیچ پێویست ناکە وجودمان بێ بۆیە لە نەتیجە ئێمە کشاینەوە لەو کۆمیتەیە بەیانێکشمان دەرکرد لە بەیانەکە کە بریتی بوو لە چەند خاڵێک یەکێک لەوانە مەسلەی سیستەمی تازەی موچەشی تا کە ئێمە نامانە ستەمی موچە کە بەڕاستی ئەوەتر باری گوزەرانی خەڵکی قرسور و ناراحەت کرد تەنانەت جنای ماوەسەحانڤەرج ئەوەشی وت وتی پاشەکەوتکردنی مووچە لە گیرفانی و لە مووچەی کارمەندان و دەست پێ ناکە فەرمانبران دەست پێ ناکە زانێکی دەست پێکە لە کۆمپانیەکان دەست پێکەکەەوە بەسەر حزبەوە گەورە بوونە لەو پارەوە دەست پێکەکەەوە لە بانکەکانی دەرەوە هەمووی مۆڵدراون ئالەوە ئەکرێ پاشەکە و دەست بکرێ بۆ وەرن بە سێ ملیار دلار ئەتوان بخێنە بازارەوە جارێکی تر وەزعی ئەم هەرێمە لە ڕووی بازارەوە ئاسایبێت ئەگەر ئەتانەوێت ئەگەر ناشتان ئەوێت وەزعەکە ئاسەبێت ئەوە مەسلەیەکی درە بۆیە هەر ئێستاکە تۆ بارزانی ئەتوانی ئیعاز بەی پەرلەمان کۆبێتەوە وەزعەکە ئاسایی بکەی ئەگەر تۆ ئەتەوێ وەزعەکە ئاسایی بێتەوە. لە لەسەر ئەو وەڵامانەی کە تۆوتێ بۆ ئەوەی یەکگرتو چالاکوانێکی ینی ئەوەی کە پێوترێت چاودێری سیاسی لە پۆستێکە ئەڵێ یەکگرتو یانی ئمە قسەی ئەوە ئەڵێ یەکگرتوو وەکو دەوامی پێشمەرگەی لاتوە هەفتە بە هەفتەیە هەفتەیە لە لە و لایە هەفتەیە لەم لایە مەبەستی ئەوەیە ینی لە کۆبوونەوەکە بەشداری کردووە دواتر بەشداری لیژنەکەشی کردووە بۆ ئەوەی دڵی ئەم لاژ نەڕەنجێ ئەمجا لە لیژنەکەش کشایەوە قسەی ئێوە چیە لەسەرمە یەکێک لەو لایەنانەی ئەگەر نەڵێن تاکە لایەنە بە تەحەداوە کە بڕیاری سیاسی خۆی لە لای خۆیەتی ئەنجومەنی سەرکرایەتی یەکگرتوو ئیسلامی کوردستان بڕیار ئەدا چ چ هەڵوێستێکی سیاسی بگرینە بەر چ بەیانێک دەرکەین ئەوە یەکێک لەو لایەنانەی کەوا لە هەرێمی کوردستانە لە ساتەوەختی تاکو ئێستاکە یەکگرتوو ئیسلامی کوردستانە ئەویش هەڵقوڵاوی کار لەسەر ئەمە بکا کەوا بریارەکانی بریاری خۆرسکی خۆی بێ قەناعاتی سیاسی خۆی بێ قەناعاتی فکری خۆی بێ و هیچ وەکو بلێن پاڵنەرێکی تری لە پشتەوە نەبێ بۆیە یەگوتو کە بریار ئەدا بەشداری بکە بە قەنەعاتی خۆی بەشداریەکە کە ئێمە پێویستەکە بەشداری کۆمنەوەی لایەنەکان بکەین لەگەڵ بارزانانی و قسەی خۆمان بگەینین پێویستاکە لە دوورەوە چونکە لە نەتیجە هەر ئەبێ بە دانوسان ئەم مەوزوعانە چارەسەر کرد هیچ کاتێ لە ڕێگای شەقامەوە هیچ کاتێ لە ڕێگای میدیاکانەوە هیچ کاتێ لە ڕێگاکانی ترەوە ناکرێت اینجا ئەومان لە بیر نەچێ ئێمەی ئێساکە وەزعی ناوچەکە بەگشتی لە بەرامبەر کۆمەڵە گۆرانکاری نێودەوڵەتی گرنگایە اتفاقەیەکی ساکیزبیوکۆی ئۆکۆلێن نائم لەسەر خەتە، دوای تێپەڕبوونی سەد ساڵ بەسەر سایکیس بوکێ هەزار و نۆ سەد و شانزە، ئێساکە ناوچەکە لە گۆڕانکاریی گەورایە، ئایا ئێمەی کورد، نێوماڵی کورد لە کوێی ئەم ئەم معادلەتەنە وجودی هەیە؟ ئەوە هەڵبژاردنەکانی ئێرانە کوردەکان چەند بەشداریان کردووە؟ یانی لە لە باشترین حاڵدا نەگەیشتە سا پەنجا و پێنج و پەنجا و سێ و پەنجا و دوو. کە ئەمە ئاماژەیەکە ئەوە لە تورکیاوە حاڵمان ئەوە لە ڕۆژاوای بە هەمان شێوە لە هەرێمی کوردان ئەو وەزعکەمانە ئا ئەمە پێویست بەوە ئەکا کە هەمومان یەک هەڵوێست بین یەک ڕابین شتە تابەگان بخێن بەو لاوە بین ئاگامان لەم وەزع بێت چونکە بەڕاستی ئەگەر ئەم وەزعی هەرێمی کوردان بەو ئاقارا چوو کە دواجار هەمومان زانین بۆیە یەکگرتوو ئیسلامی کورسان بە لەبەر چاوگرتنی بارودۆخی تایبەتی هەرێم و ئەو گۆڕەکانە سیاسی و نێودەڵدانێک کە لە ناوچەکە هەیە یەکگرتوو ئیسلامی کوردستان هەنگاو ئەنی بۆیە بەشداریکردن بەشدانی نەگردن تەنان دەرکردنی بیانە هەمووی هەڵقڵاوی بیرڕاکانی خۆیەتی استراتیجێتی خۆیەتی کەوا ئێمە قەنعاتمان وایە ئەسڵ وایە مشارەکەیە ئەسڵ وایە بەشداریکردنی هینەکان چووکە لە غیا بە قەت و قازان ناکەی ینی بۆ نمونە چەندین هێز لە ساحی سیاسی هەرێمی کوردستان بریاری دابووکەوە وەکو بڵێن هەموو دەرگاکان داخە بەڵام لە نەتیجە ئەمە پێ ناوترێت سیاست سیاست ئەوەیە کەوا فەنی ممکناتە بە شێوازێک کەوا تۆ بتانی داواکارەکانی خۆت بگەینی لە مفاوەزاتە تەنانەت ئێمە ئەومان لەبینێت لەگەڵ حکوومەتتی باسیشە ئەو ساتە وەختانی کەوا بزنۆی رزگاری خوازی کورد هینی هەبوو وەکوڵێن مفاوەزاتی بوو لەگەڵ ڕژێمی بەعسا ئەو ساتەوەختانە ساتەوەختێکی نەوانما ئارام بوو ساتەوەختی بۆنی باروت و شەڕ و ئاژاوە و وەزع نائارامی لە قازانجی هیچ کەسێکمانێ بۆیە پێویستەکە ئێمە هەنگاوی جدینێ بەتاتی ژیرەکانی ئەم هەرێمە لایەنە برایەنەکان. خۆشبەختانە کە ئێساکە ئەمڕۆ کە بینیمان لە تەلاری پەرلەمان سەرجەم فراکسیۆنەکانی ناو پەرلەمان کۆبوونەوە کە ئەمە ئومێد بەخشێکی باشە چونکە خەڵکی لە وڵاتانی دنیا لایەنەکان بۆیە دروستە بێ بۆی ئاشتەوای کۆمەڵایەتی فەراهەم بێت و بەرهەم بێ بەڵام بەداخەوە لە هەرێمەکەی من و تۆ ئاشتەوای کۆمەڵایەتی دروست نابێت لە ئەنجامی ترا لێکترازانی لایەنەکانە بۆیە یەکگرتوو ئیسلامی کوردستان بە پرۆژەی سازانەکەیەوە هاتن خستە سەر ساحەی سیاسی هەرێم کە قەناعەتمان وابوو بەڵام کە هەستمان کرد پاڵپشتی کەمە بە بەشێکشی هەستمان کرد حەسادەتی سیاسیە کە ئەم خێروبێژە دەستی یەکگرتووانە بێ ئێمە هەوڵی خۆمانماندا وەکو لایەنێکی سیاسی ئیسلامی نیشتیمانی کەوا ئەم ئەرکە لەسەر شانمانە ئیتر نەتیجەکەی چەند ئەبێت ئەوە ئێمە زۆر بەرپزیان چووکە ئمە بە ئەندازەی پێگە و قەبارەی خۆمان مامەڵە لەگەڵ دۆخەکەکەین مامەسا پەیوەست بە ئەو بڕیارانەی کە بەشداری کۆبنیان بەشداری نەکۆبنوکە خۆ ئاماژە پێداوە لایەنی سیاسی یەگردو بڕیاری لەسەردا ئەمەوێ پرسیار لەسەرەوە بکەم لە ناو یەگردوودا چەند بڕیار هەیە لە ناو یەکگرتووی ئیسلامی کوردستانا ئێمە ئەنجومەنی سەرکردایەتی یەکگرتووی ئیسلامی کوردستان بە پێی پەیڕەو پرۆگرامی کۆنگرەی شەشەم تاکە لایەنێکە کەوا سونعی قەرار ئەکا و دواجار لێ ئەو قەرارە کە دەرچوو ئەبێتە مەبەستەکەی من لەوەیە ئەوترێ یەکگرتوەکان بۆ نمونەوەی وا ئەوترێ یەکگرتوەکانی بادینان بڕیاری خۆیان لای خۆیانەوە یەکگرتوەکانی دەڤەری سۆران و سلێمانیش بڵێن بڕارێکیان لە لای ئەمینداری پێشوو یەگرتو و بڕارێکش لە لای ئەمینداری پێشووی ئێستای واتە سێ بڕارێ لە ناو یەگرتووە تۆ چیڵی لەم بارەوە ئەم ئەم قسانە لەوە چێ قسە قسەڵۆکێکی ینی زۆر سادە و ساکار بن هیچ مینێکی پشتێنێکی سیاسی نییە هەندێکشی هەندێکشی جارەوە بۆم زایدادی سیاسی چونکە بەڕاستی کەم لایەن هەیە توانێتی لە بادینان هەتاکو کفری وجودی هەبێ، بارەگای خۆی هەبێ، تەواجودی سیاسی، دەنگ و ڕەنگی خۆی هەبێ، دوای ئەوەی کە دەنگ و ڕەنگی خۆی هەیە بتوانێ لە پای ئەو دەنگانە لەسەر هینەکان بەرامبەر بەو دەنگانی کە دەنگی پێدراوە بتوانێت لەسەر ساحەی ئیداری و حکومی وجودی خۆی هەبێ قسەی خۆی بکا چونکە هەمەرجەوە نییە کابرا کە دەنگ بێنێ دەنگێکی زۆر دواجار ئەم دەنگە تۆ بێ ئیحتیفازی پێوە بکەی. چونکە بەرامبەر بە بەرپرسیارێتیەکی ئەخلاقی وەکو چۆن چاودێران ئەڵێن تۆ وەدەسێنانی دەنگ ڕاستە ئەرکیکی گەورەیە بەڵام دواجار چۆن ئەم دەنگەنە ئەپارێزی بۆ خولی داهاتوو چونکە خەڵک کە دەنگت پێدا لە پای چی لە پای ئەو دوشمانی کە تۆ هەڵکردووە یەکردوی سامی کورسان لە پای دوشمانی کە هەڵی کردبوو لە هەڵبژاردنەکانە ئەو دەنگە زۆرانی هێن بەدەست هێنا کە بووە بای ئەوەی کەەوە دە کورسی پەرلەمانی لەگەڵ چەندین پێگە لە ئەنجومی پارێزگاکانە بەدەستی هێنا بۆیە قەراری سیاسی لە لای یەکگرتوو ئیسلامی لە لای لە لای ئەنجومەنی سەرکردایەتییە ئەمینداری پێشوومان بەڕێز جەنابی مامۆستا سەڵاحەدین محەمەد بەهادین ئەو کەسێکی برایەکی بەڕێز و خۆشەویستی ئێمەیە وەکو هەر تاکێک لە ئەنجومەنی شوڕای یەکگرتووە قسەی خۆی هەیە ڕای خۆی هەیە بەڵام بڕیاری کۆتایی لە لای ئەنجومەنی سەرکردایەتی و ئەمینداری ئێستاش جەنابی مامۆستا محەمەد فەرەج ئەوش وەکو تاکێک لەناو سەرکردایەتیە ڕای خۆی بۆیە هیچ کاتێ بڕیارەکانی یەکگرتوو ئەو حاڵتەیان زاڵ نییە بەسەرەکەوە بادینان و سۆران و ئەم دی و ئەو دی و چونکە ئەگەر بەم وەزعە بچوایە ئەوە حاڵی پاڵپشتیوان بۆ ئەم قسانە بەشداریکردنی یەکگرتوو بوو لە کۆبنەوەکەی پەرلەمان بۆ یاد بۆ هەڵوەشان بۆ دووبارە داڕشتنەوە یاسای سەرۆکایەتی هەرێم کە لە داندامەکەی پەرلەمان پێنجان بەشداری کرد و پێنجان بەشداری نەکرد کۆبنەوەی پەرلەمان بەپێی قسەکانی بەڕێز دکتۆر یوسف بۆ ئەو نەبووکەوە ئەو مۆزوع تاوتوێ بەڵکو کۆبنەوەی پەرلەمان بۆ ئەو بوو کە ئایا جەرسەی پەرلەمان بکرێ یا نەکرێ نەوەکو بۆ بوو ئایا سەر چونکە یەکگرتوو ئسلامی کوردستان لە 23 حزەیرانە پرۆژە یاسایی سەرۆکایەتی خۆی پێشکەش کردەوە بریتی بوو لە پرۆژێکی تەواو و تێر و تەسەل کە ئێمە بە قەنەعاتی خۆمان و هەر دە هەر دە پەرلەمانتارەکەمان هەموو دواجار کە کۆبنەوەکە کرا و بەو ئاقارا برا ئەوەی لەکەوتو کە ئیسای بین وەکو چۆن بەڕێز دکتۆر یوسف ئاماژەی بەوە کرد کە نەدەکرات جنابان لە دێگەڵە بڕۆشتایەن لە پرعافۆن لە پردێ بڕۆشتایەن بۆ ئەوەی کەوا ئەو وەزان ینی ناڕێکە ڕوویدا نایاسایی و نە ئاسایە ڕوویدا کە ڕێگریان کە لە سەرۆکی پەرلەمان و تیمەکەی وتێ گە برۆشتایم خوێن ئەڕژە وازحە بەڕێزیان وەکو وەکو کەسێکی معنەوی یاسایی هەستی بەو کەوا وەزعەکە زۆر مەترسیدارە بە تەبیعاتی حاڵ یەکگوتوسلامی کوردستان زۆر لە ئەو زیاتر هەستی بە مەترسی وەزعەکە کردووە بۆیە ئێساکە قسەکردن لەسەر ئەم بابەتانە خزمەت بە دۆخی هەرێم ناکا بەڵکو قسە زیاتر لەسەر ئەوە بکرێت کە چۆن وەزعی هەرێم ئاسایی بکردەوە بەتایبەتیش ئێمە قەناعەتمان وایە لایەنێکی وەکو پارتی دیموکراتی کوردستان بەرپرسیارەتیەکی گەورە ئەکەوێتە ئەستۆی بەپێی دەنگ و ژمارەی کورسیەکانی و ئەو وەزعی کەوا خوڵقانێتی لە هەرێمی کورسانە مامەسا ئەرسەلان بەڕێزانە وەکو بەرپرسی مەڵبەندی یەکگرتوو لە گەرمیان هەڵوێستتان چی بووە یان چۆن بڵێین هەڵوێستی فەرمی یەکگرتوو لەسەر سیستەمی پاشەکەوتی مووچە کە پێ وترێ سیستەمی نوێی مووچە ئێوە پێشتر ڕەتتان کردێتەوە لە ئێستاشە کە حکوومەتتی هەرێمەڵێ ئێمە ناتوانین مووچە و دابینکەین بەم شێوە نەبێ هەمان هەڵوێستان هەیە بەتاکیید ئێمە لە چەندین ویستیگەی سیاسیمانە و هەروەها لە ڕێگای دەستگاکانی خۆشمانە ئەومان ئاشکراوە کە ئەم سیستەمی نوێی موچە کە دانراو بۆ فەرمانبەران ئێمە جملەتن و تفصیلەن ڕەتدەکەینەوە بەڕاستی ئەمە بە هیچ شێوەیەک چارەسەری دۆخەکە ناکا حکوومەتی هەرێم باس لەوە ئەکا کە لەبەرەوە نرخی نەو دابەزیە لەبەرەوە چی بۆ چی بۆ بۆی ئەمۆز ئار ڕوویداوە بەڵام نەخێر ئێمە قەنەعاتمان وایە پارە لە بەردەستا هەیە بەشێک لەم لەم وەزعیکەوە ڕوویدا لە هەرێمە زیاد لە حد وەکو بلێن گەورەکە بەدادی لە مەسلەی موچە بۆیە چارەسەری ئەم دۆخە لە گیرفانی هەوڵە فەرمانبران دەست پێ ناکە لە قوتی فەرمانبران دەست پێ ناکە زانن ئاوایە بۆ لە حکومت ناکشێنەوە کشانەوە لە با بۆ تاوکەم لەوە چارەسەر ناکرێتەوە لەبێ لە موچەی فەرمانبەرێک کە موچەکەی 500 بی لەوە کەم بکرێتەوە بەڵکو لەوە دەست پێکات لە زیاد لە 300 خەڵکمان هەیە لە ئاستی وزرا کە خانەنشە بە شێوکی نایاسایی هەموو لایەنەکانی تیا جگە لە یەگوتو ئسلامی کوردستان هەموو لایەنەکان بۆیە لەوە چێ گونجاو نەبێت لەدا زکری ناوەکان بکە ئەگینا یەکگرتو سامی کورسان پرۆژەی خۆی تەقدیم کردووە لەو بارەوە کە چارەسەری ئەم دۆخە بەپی داهاتی ناوخۆ بەپی مەرزەکان بەپی گونکەکان بەپی ئەوەی دەستمانەوە بەپی داهاتی نەوتیش ئەتوانرێ ئەم وەزع چارەسەر بکرێت بەڵام تۆ بی لە قوتی ملەتۆ لە موچەی فەرمانبەران دەست پێ بکەی موچەیەکی سەهزاری 500 هزاری تۆ بێی لی داشکێنی بە ناوی چارەسەر ئەمە چارەسەری دۆخی پێ ناکرێت لەبەرەوە ئێمە ڕەتمان کرێتەوە بە ڕوونی و بە ئاشکرا بە بەرپرسانی هەرێ منشمان وتووە بە بەڕز نەچێمان بەرزانیمان وتووە کەوا چارەسەری ئەم دۆخە بەمە ناکرێت تەنانەت ئێمە لای خۆشمانە بەڕێز مامۆسا محەممەد هاودیانی کە وەزیری کارباری کۆمەڵایەتیە لیستی موچەکەی بەو شێوازە نردۆکەوە بەبێ دەستکاری کردن کە ئەمە ئەرکی سەرشانی بۆیە دوورکەوتنەوە و لە مواجههکردنی ئەم ئەم قەیرانە چارەسەری دۆخێنە بەڵکۆ بێ بە مواجههکردن بە ڕوبەڕوبوونەوەی پاشە کشەکردنی یەگرتو ئسلامی کوردستان لە حکوومەت ئەم بابەتە پەیوەستە بە بڕیاری ئەنجومی سەرکردایەتی یەگرتو ئسلامی کوردستان لە هەر کاتێکە ئێمە زانیمان پاشە کشەمان کشانەوەمان لە حکوومەت لە قازانجی بەرژەوەندی باڵای میلەتایە ئەوە یەکگرتوو ئیسلامیەکان زۆر زۆر بە ئاسانی ئەتوانێت بکشێتەوە وەکو چۆن وەزارتی کارەبای تەسلیم کردەوە ئازایانە و بوێرانە تەسیمی کردەوە کەوا ئێمە وەزارێکمان ناوێت خزمەتی میلەتی پێنەکرێت کە قرار وا بوو سوودەمەنەکەی وەرگە لەلایەن وەزارتی وەزارتی سامانە سروشتەکانەوە لەگەڵ وەزارتی داراییە بەڵام کاتێک ئەم دوو وەزارتە نهاتنە پای بەڵێنەکانیان ئێمە بە شێوەیەکی ئاشکرا و بە شێوەیەکی فەرمی و لە ڕێگای کۆنگرەی ڕۆژامانیوە وەزارتەکەمان تەسلیم کرد ئیتر خۆیان چی لێکن بیکەن چونکە ئەوە ئێمە ناتوانین چیتر باجی نەعەدالەتی و ناڕێکی و ئەو وەز عبدەین کەەوە بۆیە ئەگەر کشانەوە لە حکوومەت لە خزمەتی بەرژەوەندی بالای باڵای گەلا بێ ئەوەیە یەکگرتووی ئیسلامی کوردستان وەکوو چۆن بڕیاری ئەومان دا بە هەمان شێوە و ئێمە تاکید دەکەمەوە بەشداریکردمان لە حکوومەتە ئاخر لایەن بووین خ- لایەنی تر کە دەست پێشخەری کرد و ڕێککەوتنی واژۆ کرد لە- لە- لەو نێوان بەڵام یەکگرتووی ئیسلامی کوردستان ئا- ئامادە بوو ئاخر لایەن بێ چونکە ئێمە قەناعەت- قەناعەتمان وایە ئەم بابەتانە ئا، پێویستەکە بە ژیرانە بە عاسابێکی هادئ کاری لەسەر بکەین و ئێستاکەش وەزی ئێستای هەرێم لە وەزعێکی باشە نییە و ئاماژەکانی چارەسەرکردن تۆزێک ناڕوونن بەڵام ئەوەی کە جێ دڵخۆشێت تاکی دەکەمەوە کۆبوونەوەی پەرلەمانە چونکە تا پەرلەمان کارانە بێتەوە بەڕاستی زۆربەی ئیشەکانمان بە ئاقارێکی باشە ناڕۆ مامۆستا لە کۆتایی بەرنمەکە نزیکە بینەوە ئەمەوێ هەڵوێستی یەکگرتو لەسەر بایکۆت بزانم بە تایبەتیش بایکۆتی مامۆسایان ئێوە لەگەڵ بایکۆتەکردن ئێمە وەکو یەگوتو ئسلامی کوردستان تاکیمان کرێتەوە فشارەکانی ڕێکخراوەکانی کۆمەلگای مەدەنی و دەزگاکانی ڕاگەیاندن وەکو دەسەڵاتی چوارەم و هێز و لایەنە سیاسەکان و کەسانی خەمخۆر و دڵسۆز بۆ فشخزنە سەر حکوومەت بۆ ئەوەی بێنە پای داواکارەکانی فەرمانبەران یەکگرتوو ئیسلامی کوردستان لەگەڵ ئەو ڕایاسان لەگەڵ ئەو بەرایە بۆیە ئێمە لەگەڵ بایکۆتاین لەگەڵ ئەوان کەوا بەڕاستی ئەم دۆخی ئێساکە ئەبێ چارەسەر بکرێت لە هەمان کاتیشە قەنعاتمان وایە کادرانی حزبی بۆ کادرانی حزبی خۆتاندان و تۆ بایکۆت بکەن وازانین بامری حزبی بڵێ بڵێ ئەمە ئەمە ئەمە یەکشت بۆ ڕوونکەمەوە برسیەتی چاوەڕانی ئەمری حزبی ناکات کە مناڵەکە شیری ویست چاوەڕێ فرمانی حزب ناکات کە کەسی خاوەن خاوەنخانی خاون خانوو ها داوای کری لە کردی چاوەڕێ ئەو ناکە بزان مەڵبندەکەت و بەرپرسەکەت و فلان و فیزا چی پیاڵێ نەخێر ئەم بابەتە بابەتێکی خۆڕسکە ئێساکە ئەم وەزعەی کەوا ینی ئەمڕۆ لە سلێمانی کە ئەو خۆپیشاندان بوو ینی ڕەنگی هیچ لانێکی وەرنەگرت بوو ئی بەڵام ئەو لە دەڤەری بادینانیش دەنگێکی باشتان هەیە بەلێ بە بایکۆت ناکەن ئێمە دەنگی باشمانەیە لە یەکگوردی سامێ بەپی قەبارەی خۆی مامەڵاکات بەپی ئەو ئەو ئەو جودەی کە هەیە وەزعگاسایە بایکۆت ناکەن ئێمە بە پێی ئەو وەزنەی خۆمان کە لە بادینان هەمانە مامەڵە لەگەڵ دۆخەکە ئەکەین ئەوەی بە ئێمە بکرێ وەکو یەکگرتوو ئیسلامی کوردستان درێغیمان نەکردووە یەکگرتوو ئیسلامی کوردستان تاکە لایەنێک بوو کەوا لە سەروبەندی حکوومەتێکی مەدەنی شاری بارگەکانی سووتێنرا یەک لایەنی تر نەبووە کەوا پەلامار بدرێ، ئێمە لە پێناو مەدەنیەتی کارمانە ئەم وەزعە روویدا، بۆیە گروو زامی کوردستان هیچ کاتێک خەمی ئەوەی نییە چی بەرامبەری ئەکرێ، بەڵام خەمیتان کەوا ئاشتەوایی کۆمەڵایەتی هەرێمی کوردستان نەکەوێتە وەزعێکی مەترسیدارەوە، بۆیە ئێمە قەناعەتمان وایە و ئێساکەش. دەرگاکانی ڕێگاکانی چارەسەرکردن هێشتانە دانەخراوە و لەم هەرێمەشا خەڵکانی دڵسۆز و خەمخۆر زۆرە و ئومێ دیشمان وایە و ئێمە وەکو یەکگرتووی سامی کورسان هەردەم لەگەڵ داواکاری فەرمانبەرانە بووینە بەڵام لە هەما کەدا بێ ئەوش ئەوشمان لا ڕوون بێ بەڕاستی ئێساکە لە کۆمەڵێ سێکتەری بنەڕەتی ئەم هەرێمە لە ناو دامودەزگامەسەن بۆنە سێکتەری کی وەکو پەروەەردە سێکتەرێکی وەکو خەسە وەکو تەندروستی ئاغای لە ڕاگەیەنراوێک ئەمڕۆ ئاماژەی بەوە کرد لە ڕۆژی یەکشەمەوە دەوامی ئاسایی دەست پێکاتەوە بەڕێستان وەکو مامۆستایەک پابندی و بڕیارا بن ئێمە من یەکەم لێرە کە ئامادە بووم وەکو مەبەستم وەکو وەکو مامۆسا ئامادە نەبوو مەبەستم وەکو وەکو بەرپرسی مەڵبندی چواری گرتووی ئسلامی کوردستان ئامادەی ئەم کۆبنەوە ئەم دیدارە بوو ڕاستە مەبەستمەوە نەبوو بەڵام مەبەستمە بوو کە پێشتر ئاماژە بۆ کرد وەکو یەکگرتو لەگەڵ بایکۆتین مەبەستمەوە بوو کە ئێستا ئەوان بڕەمەکە مەسەن بڕیاری شکاندی بایکۆدر ئێوە بە پەیوەستە بن پێ هەر کاتێ هەر کاتێ داواکاریەکانی فەرمانبەران جێبەجێ کرا هەر کاتێ داواکانەکان جێبەجێ کرا ومە قەنەعاتمان وایە بەڕێوبەرایەتی پەرۆدەی گەرمیان و بەڕێوبەرەتی پەرۆدەی کەلاریش لە خەمی چارەسەرکردنی ئەم دۆخان بۆ ئەوەی ئەم وەزع چارەسەرکریە ئەکرێ بە دەوامی کەم ئەکرێ بە هەندێک ڕێگە چارە و میکانیزمی جۆراجۆرۆکو لە بەیانامەکەی لە ڕوونکردنەوەکەی بەڕێز بەرەو برایەتی پەروەردەی کەلارە کە جێی دەستخۆشیە ئاماژەی پێکرا ناکرێ وەکو پێش وەکو ساڵی پار و پێرار مامەڵە لەگەڵ وەزعکا بکرێ وەزعێکی نائاسایی ئەبێ ئەکرێ بە دەوامێکی کەم بە وەزعێکی تایبەت مامەڵە لەگەڵ ئەم دۆخا بکرێ. بەڵێ زۆر سوپاس بۆ بەڕێز مامۆستا ئەرسەلان ساڵح بەرپرسی مەڵبندی یەگرتو لە گەرمیان کە لە بەرنامی ئەمڕوا لەگەڵمان بوو مادوومان کردی مامۆستا زۆر سپاس بۆ ئامادەبوونت بیسەرانی ئازیز تا بەرنامە و تا دیدارێکی تر بەخواتان نەسپێرم خواتان لەگەڵ.